بەشی هەشتم لە کتێبی عاشق سەمای ژیانە لە پڕە پ سێ خۆشەویستی حەز لە خۆشەویستی کردن ئەڕاشکەوترین و بەڵگەنەویسترین نیشانەی بۆ سەلماندنی بوونی خوددا شایەتێکی تر نییە لە بەرەوەی مرۆڤ خۆشەویستیەکات کەواتە خوددا هەیە چونکە مرۆڤ ناتوانێت بەبێ خۆشویستی بژی دەی خودا هەیە مۆسیقای دەروون دڵی مرۆڤەر وەکو ئامێرێکی مۆسیقا ژەنین وایە مۆسیقایەکی گەوری خاوەن هێستی دارامی گرتووە چاڕوانی ساتێکی لە بارەتاوەکو بژەنرێت خۆی دەرببرێت دەنگ بداتەوە بژەنرێت بکەوێتە خۆش و شادی ئەو ساتە ڕوونادات بەبێ کەوتنەگەڕی خۆشویستی مرۆڤی دابڕاو لە خۆشەویستی هیچ کاتێک نازانێت چ ئاهەنگێکی شکۆدار لە ناخی دڵیدا هەبووە تەنها لە ڕێگەی خۆشەویستیەوەیە کە و مۆسیقای زیندووە بێتەوە و خەبەریە بێتەوە و هەستی پێ ئەکرێت خۆشەویستی ئەمە بەگەڕ ئەخات، خۆشەویستی لەم نێوانەدا وەکو هۆکارێکە کە بوونی زۆر پێویستە، ئەگەر خۆشەویستی مۆسیقای نەخت بە خەبەر و بەئاگا نەکاتەوە ئەی چ شتێکە کە بەرگی خۆشەویستی لەبەر کرد و خودی خۆشەویستی نیە؟ لەوانەیە شەهوەت، ئارەزووی نەفس یان ئارەزووی جنسی بێت، من ئەوانە بەلاوە نانێم، بەڵام خۆشەویستیش نین، زۆر جار ئەوانە بەرگی خۆشەویستی ئەکەنە بەریان، فێڵ لە تۆوە کەن، بێودانگی دیاریکردنی خۆشەویستی ئەوەیە کە ئەگەر مۆسیقای نەخت کەوتە گەڕ ئەمە تەنها چەشتەیەکە بۆ دیاریکردنی خۆشەویستی دەست بکە بەگەڕان زیاتر و زیاتر نوقمی خۆشەویستی ببە و ڕۆژێک دێتە پێش کە مۆسیقای ناخت خابەریە بێتەوە تۆ مەست و سەرخۆشەکات لە پاش ئەوە ئیتر ژیان وەک ڕابردوو نابێت لە ڕاستیدا ژیانی نوێ لەو ساتەوە